لە هەموو خۆش ببە ڕۆحی خۆت ئازاد بکە ئەوانەی باوەڕ بەخۆبونیان زۆرە ڕۆحێکی گەورە و ئازاد و دەوڵەمەندیان هەیە هەر چەشنە پەیوەستیەکی فکری و جەستەی و ڕۆحی ئەبێتە هۆی بچوک بونەوەی مرۆڤ تۆ بە هەر شێوەیەک بەشێک بە پەیوەست بیت واتە بێ ئەو شتە خۆت پێت تەواو نیە تەنانەت ئەگەر ئامانجێکت هەبێ بەدوایەوە بیت نابێ ئەو هەستە لە تۆدا دروست بکا کە ژیانت بێ گەیشتن بەو ئامانجە مومکین نییە. هەمیشە وریا بە کە هەموو مرۆڤ هەمیشە تەنیا بە بێ خودا تەواو نییە و لەگەڵ خودادا تەواو ئەبێت. ئەوەی کە ئەڵێ ئارەزووی گەورەی مرۆڤ ورد ئەکا لەبەر ئەوەیە کە بێتە هۆی دروست بوونی پەیوەستیەکی فکری. ئەوەندە خولیا و هەڵوەدای ئامانجەکانت بە بۆ گەیشتن پێیان هەوڵ بدە کە بتوانی وازیان لێ بێنێ یەکێک لەو شتە گرنگانەی پەیوەستی فکری و سۆزداری دروست ئەکات و ڕێگرە لە بەردەم ئازادی و دەوڵەمەندی ڕۆحدا نەبەخشینی کەسانی دیکەیە. ئەوانەی ڕقێکیان لە دڵدایە و کەسێک یان بابەتێک یان خۆیان نەبەخشیوە و یان بیرەوەرییەکی تاڵیان لە بیری خۆیاندا هێشتۆتەوە ڕۆحی خۆیان دیل کردووە. هەر کەس و بە هەر شێوەیەک خراپەی لەگەڵ کردی لێی ببوورە لەباتی ئەوەی بە ڕق و چین ڕۆحی خۆت ئازار بدەیت و خەریکی پشتگوێخستنی خۆت بیت و باوەڕبەخۆبوونت بکوژیت، لەو کەسە ببوورە و وازی لێبهێنە و تەنانەت دوعا و نزای باشی بۆ بکە و داوای ڕێنوێی لە خوا بکە تا ڕۆحی تۆ گەورە و دەوڵەمەند ببێت، لە خۆشت ببوورە. ئەگەر کارێکی هەڵەت ئەنجام داوە یان تاوانێکت کردووە، مەڵێ، لەبەر ئەو کارە هەرگیز لە خۆم خۆش نابم. لە خۆنەبوردن واتە هەر لە تاوان و هەڵەدا مانەوە، لە خۆ نەبردن واتە سەد جار ئەو هەڵە لە مێشکتدا دووپات کردنەوە و سەد جار هەست بە تاوان کردن لە مێشکدا دووپات کردنەوە و ژیانەوەی هەست بە تاوان کردن واتە کوشتنی خۆت بە دەستی خۆت بە ناشرینترین شێوە وا بیر مەکەوە کە لە خۆ خۆش بوون نەبوون جۆرێک لە سزادان ئەمە تەنیا خوشکێنیە و بەس لەباتی سزادانی بەو چەشنەی خۆت هەوڵ بدە ڕابردووت بە ڕۆحێکی ئازاد کە تەنیا لە ڕێگەی بەخشینەوە بە دەست دێت قەرەبوو بکەرەوە ڕەفتارتان جیاوازە لە خۆتان هەمیشە ئاگاداربە سنورێک لە نێوان تۆ و ڕەفتارەکەتدا هەیە هەندێک کەس ڕەفتاری هەڵەی خۆیان ئەدەنە پاڵ کەسایەتی و ڕەوشتی مرۆڤانەی خۆیان بەو چەشنە باوەڕ بەخۆ بوون لە خۆیاندا ئەکوژن ئەم شێوازە لە سەدا سەد هەڵەیە ئەوەی خراپ و هەڵەیە ڕەفتاری خراپە نەک مرۆڤ ڕەفتاری درۆزنی خراپە نەک تۆ و تا دوایی زۆربەی ئەوانەی لە خۆیان خۆش نابن لەبەر یەک ڕەفتاری خراپ ئەو هەڵە لە خۆیاندا بڵاو ئەکەنەوە و ئەمە خۆی لە خۆیدا ڕەفتارێکی خراپە خراپی و چاکی ڕەفتارێک شتێکە جیا لە مرۆڤایەتی کەسێک مرۆڤ لە بنەڕەتدا باش و پاکە ڕۆحی خوای تێدایە ئێستا ئەگەر هەڵەیەکی کرد و ڕەفتارێکی خراپی لێ ڕوودا نابێ خۆی پرۆتستۆ بکات یەزدان خۆی فەرموویەتی، کە ئەگەر کەسێک بەڕاستی لە هەڵەکەی پەشیمان بووەوە لە دەرگای خوایدا تۆبەکات لێی خۆش ئەبێت و تەنانەت لە فەرموودەی پێغەمبەردا هاتووە کە ئەگەر کەسێک تۆبەی ڕاستەقینەی کردبێ واتە بڕیاری قەرەبووکردنەوەی تاوانەکەی دابێ وەک ئەوە وایە هیچ تاوانێکی ئەنجام نەدابێت. فێری لێبوردن ببە خۆت و کەسانی تر ببەخشە، ڕۆحت ڕزگار بکە، بۆ ڕزگاربوون لە هەست بە تاوانکردن بەردەوام لەسەر کاغەزێک بنووسە، لە خۆم خۆش بووم، ڕزگارم بوو، بە تەواوی لە خۆم خۆش بووم، چەندە ڕزگار و ئازادم، سووک بووم، خودا لێم ئەبوورێ. ئەم بەشەش بە کۆتا هات.